بەڕاستی خوا و پێغەمبەرەکەی بەرین لە هاوبەش ڕەوادەرەکان، جا ئەگەر پەشیمان ببنەوە ئەوە چاکترە بۆتان، وە ئەگەر پشتی تێبکەن ئەوە بزانن بێگومان ئێوە لە دەستی خوا دەرناچن، مژدەش بدە بەوانەی کە بڕوایان نەهێناوە، بەڵام ئەگەر سوێند و پەیمانەکەیان هەڵوەشاندەوە پاش بەستنی پەیمانەکەیان و تەشەر و تانەیان دا لە ئاینەکەتان ئەوە بجەنگن لە دژی پێشەوایانی بێ باوەڕیدا بەڕاستی ئەوانە هیچ جۆرە پەیمانێکیان نییە بەڵکو کۆتایی بێنن بە بێ باوەڕی ئایا ئێوە جەنگ ناکەن لەگەڵ گەلێکدا کە پەیمانەکەیان، پەیمانی حودەیبیە، هەڵوەشاندەوە و نیازی دەرکردنی پێغەمبەریان کرد، هەر ئەوانیش لە یەکەم جارەوە دەستیان کرد بە جەنگ لەگەڵ ئێوەدا، ئایا لێیان دەترسن؟ بیانکوژن، خوا بەدەستی ئێوە سزایان دەدات و ڕیسوایان دەکات و سەرتان دەخات بەسەریاندا و خوا سینە و دڵی کۆمەڵی بڕوادار خۆش دەکات. ویذهب غیظ قلوبهم ویتوب اللە علی من یشاء واللە علیم حکیم. وە ڕق و خەشمی دڵەکانیان دادەمرچێنی و ناهێڵێ واللە لا یهدی القوم الظالمین. ئایا پێتان وایە ئاودان بە حاجیان و سەرپەرشتی و ئاوەدانکردنەوەی مزگەوتی بەڕێز وەکو کەسێکە کە باوەڕی هێنابێت بە خوا و بە ڕۆژی دوایی و تێکۆشانی کردبێ لە ڕێی خوادا؟ ئەی ئەوانەی کە بڕواتان هێناوە، باوک و براکانتان دامەنێن بە دۆست و خۆشەویست، ئەگەر بێباوەڕیان لە باوەڕ لا خۆشەویستتر و چاکتر بوو، وە هەر کەس لە ئێوە ئەوانە بکات بە دۆستی خۆی، ئەوە هەر ئەوانە ستەمکارن. ئەگەر باوکانتان و کوڕانتان و برایانتان و هاوسەرانتان و خزم و عەشیرەتتان و ماڵ و داراییەک بە زەحمەت پەیداتان کردووە و بازرگانییەک کە دەترسن برەوی نەبێ و خانووبەرەیەک کە پێی ڕازین خۆشەویستترە لاتان لە خوا و پێغەمبەرەکەی و تێکۆشان لە ڕێگاکەیدا، کەواتە با نزیکی مزگەوتی بەڕێز نەکەونەوە مافی کۆپی پاش کردن ئەم و پەخش ساڵەیان کردنی ئەم و بەرهەمە ئەگەر لەبەر پارێزراوە نەبوونی ترسان لەبەر ئەوە گرتنەوەی لەمەو ئەم پاش بەرهەمە خوا ڕێپێدراو دەوڵەمەندتان نیە بۆ دەکات هیچ کەسێک. لە چاکە و بەهرەی خۆی ئەگەر ویستی بەڕاستی خوا زانای کار دروستە. قاتلوا الذین لا یومنون باللە ولا بالیوم الآخر ولا وە بە حەڕامی دانانێن ئەوەی کە خوا و پێغەمبەرەکەی حەڕامیان کردووە، وە ملکەچ ناکەن بۆ ئاینی ڕاست لە ئەوانە کتێبیان پێ بەخشراوە هەتا باج و سەرانە دەدەن بە دەستی خۆیان و بە ملکەچی لە کاتێکدا ئەوان سەرشۆڕ و ڕیسوان. وقالت الیهود عزیر ابن اللە، ئەی ئەوانەی کە بڕواتان هێناوە، بەڕاستی زۆر لە زانا و عابیدەکانی جوولەکە و گاور، سامان و ماڵی خەڵکی دەخۆن بە ناهەق و بەرگری دەکەن لە ڕێگەی خوا، وە ئەوانەی ئاڵتوون و زیو سەریەک دەنێن و کۆدەکەنەوە و بەختی ناکەن لە ڕێی خوادا، چوار لەو مانگانە گەورە و بەڕێزن شەڕیان تێدا قەدەغە کراوە، ئەوە ئاینی ڕێک و ڕاستە، کەواتە لەو چوار مانگەدا ستەم مەکەن لە خۆتان و بجەنگن لە دژی بتپەرستان بە تێکڕا هەروەک ئەوان دژی ئێوە دەجەنگن تێکڕا، بشزانن. دواخستنەکە ساڵێک حەلالی دەکەن و ساڵێک حەڕامی دەکەن بۆ ئەوەی ڕێک ببن لەگەڵ ژمارەی ئەو چوار مانگەی کە خوا ڕێزداری کردوون سەرەنجام ئەوەی خوا حەڕامی کردبوو حەڵالی دەکەن جوان کراوە بۆیان کردەوە ناشرینەکانیان کاتێک بێ بڕوایان دەریان کرد لە مەککە پێغەمبەر یەکێک بوو لەو دوو کەسە کاتێک ئەو دوانە پێغەمبەر و ئەبو بەکر لە ئەشکەوتی ثور دابوون ئەو کاتە بە هاوەڵەکەی دەوت خەم مەخۆ بێگومان خوا لەگەڵمانە ئینجا خوا ئارامی و ئاسایشی بۆ ناردە خوارەوە وە یارمەتیدا بە سەربازانێک کە نەتان دەدیتن یهلکون انفسهم واللە یعلم انهم لکاذبون. ئەگەر دەستکەوتێکی نزیک و سەفەرێکی ئاسان بوایە ئەوا شوێنت دەکەوتن دەردەچوون لەگەڵتا، بەڵام بڕینی ڕێگەی دوور و دژواری جەنگی تەبوک بۆ ئەوان ناڕەحەتە، وە بێگومان پاش گەڕانەوەتان لە تەبوک واللە علیم بالمتقین. ئەی محمد صلی اللە علیە وسلم مۆڵەتت لێوەرناگرن ئەوانەی کە بڕوایان هێناوە بەخواو بە ڕۆژی دوایی کە تێبکۆشن بە ماڵو گیانیان ئەوە هۆ و کەرەستەی پێویستیان بۆ ئامادە دەکرد، بەڵام خوا دەرچوونی ئەوانی پێ ناخۆش بوو، بۆیە خوا خاوی کردنەوە لە دەرچوون بۆ جیهاد، پێیان وترا دانیشن لەگەڵ جێماواندا. لو خرجوا فیکم ما زادوکم الا خبالا. ئەی محمد صلی اللە علیه وسلم ڕوخسەتم بدە با نەیەم بۆ جیهاد و تووشی گوناه و خراپەم مەکە ئاگادار بن لە ئێستاوە کەوتوونەتە ناو گوناه و خراپەوە وە بێگومان دۆزەخ دەوری بێ باوەڕانی داوە. ان تصبک حسنە تسؤهم بێجگە لەوەی کە بێگومان ئەوانە بێباوەڕ بوون بە خوا و پێغەمبەرەکەی و نایەن بۆ نوێژ بە تەمبەڵی نەبێت و هیچ نابەخشن ئیلا پێیان ناخۆشە و ناچارن. فلا تعجبک اموالهم ولا اولادهم وە بەڕاستی ئەگەر ئەوانە ڕازیی بوونایە بەوەی خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم پێیدا بوون و بیان وتایە خوامان بەسە لەمەو پاش خوا پێمان دەبەخشێ لە فەزل و میهرەبانی خۆی هەروها پێغەمبەرەکەشی بەشمان دەدا فریضە من اللە واللە علیم حکیم. بەڕاستی خێرەکان تەنها بۆ بێنەوایان و هەژاران و کرێکارانێک کە بەسەریەوەن کۆی دەکەنەوە و ئەوانەی دڵیان دائەهێندرێ بۆ خۆشویستنی ئیسلام و بۆ ئازادکردنی بەندە و کۆیلەکان و بۆ قەرزداران و و لەڕێی بەهێزکردنی ئاینی خوادا و بۆ ڕێبواران بەهانە مەهێننەوە بەڕاستی ئێوە بێ بڕوا بوونەوە پاش بڕوا هێنانتان ئەگەر ببورین و چاوپۆشی بکەین لە کۆمەڵ و تاقمێکتان بەهۆی گەڕانەوەتانەوە سزای کۆمەڵ و تاقمێکی تر دەدەین لەبەر ئەوەی بێگومان ئەوانە تاوانبار بوون. ئەوانە زۆر بەهێزتر بوون لە ئێوە و ماڵ و سامان و منداڵیشیان زۆرتر بوو لە ئێوە، ئینجا ئەوان شادمان بوون بەشی خۆیان ڕایانبوارد و ئێوەش ڕاتانبوارد شادمان بوون بە بەشەکەی خۆتان، هەر چۆنێ ئەوانەی لە پێش ئێوە شادمان بوون بە بەشی خۆیان و ئێوە ڕۆچوون لە بەتاڵدا بە وێنەی ڕۆچوونی ئەوان. گەلی نوح و عاد و سەموود و گەلی ئیبراهیم و خەڵکی مەدیەن و شارەکانی ژێر و زەبەر کراو، واتە هۆزی لوط، پێغەمبەرەکانیان هاتن بۆ ناویان بە بەڵگە ڕوونەکانەوە، جا خوا ستەمی لێ نەکردن، فەرمان دەدەن بە چاکە و جڵەوگیری دەکەن لە خراپە و بە ڕێک و پێکی نوێژ جێبەجێ دەکەن و زەکاتی سامانیان دەدەن و گۆرایەلی خوا و پێغەمبەرەکەی دەکەن ئەوانە لە داهاتوودا خوا ڕەحمیان پێ دەکات بەڕاستی خوا بە دەسەڵاتی کار دروستە. و نیازی شتێکیان بوو بەڵام بۆیان نەکرا، کوشتنی پێغەمبەر صلی اللە علیه وسلم کاتی گەڕانەوەی لە تەبوک و هیچ ڕەخنە و ڕقێکیان نەبوو تەنها ئەوە نەبێ کە خوا و پێغەمبەرەکەی بڕوادارانیان دەوڵەمەند کردووە لە بەهرەی خۆی. ئەو کەسانەی کە تانە و تەشەر دەدەن لەو باوەڕدارانەی جگە لە زەکات ماڵ و سامانیان دەبەخشن، وە تانە و تەشەر دەدەن لەوانەی کە تەنها کەمێکیان هەیە بە زەحمەت پەیدایان کردووە، ئەوسا هەر گاڵتەشیان پێ دەکەن. ئەی محمد صلی اللە علیه وسلم داوای لێبوردنیان بۆ بکەیت یان داوای لێبوردنیان بۆ نەکەیت یەکسانە ئەگەر داوای لێبوردنیان بۆ بکەیت حەفتا جار ئەوە خوا هەرگیز لێیان نابورێ ئەوەش بەهۆی ئەوەیە بێگومان ئەوانە بێباوەڕ بوون بەخواو پێغەمبەرەکەی بۆ لای کۆمەڵێک لەو بەجێماوانە و داوایان لێ کردیت بۆ دەرچوون بۆ غەزایەکی تر، تۆش بڵێ، هەرگیز ئێوە لەگەڵ مندا دەرناچن بۆ جیهاد و هەرگیز ئێوە لەگەڵ مندا جەنگ ناکەن لەگەڵ هیچ دوژمنێکدا، صلی اللە علیه وسلم، تۆ نوێژ مەکە لەسەر هیچ کەس لەوانە کە مرد هەتا هەتایە، وە ڕامەوەستە لەسەر گۆڕەکەی، بێگومان ئەوانە بێباوەڕ بوون بە خوا و پێغەمبەرەکەی و مردن لە کاتێکدا ئەوانە بەردەوام سنوور شکێن بوون. بیانووگران لە عەرەبە دەشتەکییەکاندا هاتن بۆ لای پێغەمبەر صلی اللە علیه وسلم بۆ ئەوەی ڕێگەیان پێ بدرێت نەڕۆن بۆ جیهاد و دانیشتن ئەوانەی کە درۆیان کرد لەگەڵ خوا و پێغەمبەرەکەی بێگومان ئەوانەیان کە بێ بڕوا بوون لە داهاتوودا دووچاریان دەبێ گوناهێک لەسەر بێهێز و پەککەوتە و نەخۆشەکان نییە، ئەوانەش کە هیچیان نییە خەرجی بکەن بۆ پێویستی جیهاد، هیچ گوناهێکیان لەسەر نییە کە نەڕۆیشتوون بۆ جیهاد، کاتێ کە دڵسۆزی و ڕاستیان ببێ بۆ خوا و نێرراوەکەی خوا، وە تاوان لەسەر ئەو کەسانەش نیە کە هاتنە لات ئەی محمد صلی اللە علیه وسلم بۆ ئەوەی وڵاخیان بۆ دابین کەیت و سواریان کەیت وتت وڵاخم دەست ناکەوێ سوارتان بکەم بۆ جیهاد ئەوانیش گەڕانەوە لە کاتێکدا چاویان فرمێسکی دەڕشت لە داخ و خەفەتدا لە کاتێکدا دەوڵەمەندیشن و توانای ڕۆیشتن بۆ جیهادیان هەیە، ڕازی بوون بەوەی کە لەگەڵ بەجێماوەکاندا بن لە جیهاد وەک ئافرەت و منداڵ و نەخۆش، وە خوا مۆری ناوە بەسەر دڵیاندا بەهۆیەوە هیچ نازانن. یعتذرون الیکم اذا رجعتم الیهم سیدخلهم اللە فی رحمتە ان اللە غفور رحیم. وە لەو عەرەبە دەشتەچیانەدا هەندێک هەیە کە باوەڕیان بە خوا و بە ڕۆژی دوایی هەیە و وای دادەنێت ئەوەی دەیبەخشێ هۆی نزیک بوونەوەیە لە خوا و دوعا کردنی پێغەمبەر صلی اللە علیه و سلم بێدار بن بێگومان ئەوە هۆی نزیک بوونەوەیانە لە خوا ئەوانەش زۆر بە چاکی پەیڕەوی ئەوانیان کردووە و شوێنیان کەوتوون، خوا لێیان ڕازییە، ئەوانیش لە خوا ڕازین، وە خوا بەهەشتانێکی بۆ ئامادە کردوون کە ڕووبارەکان دێن و دەچن بەژێریاندا، تێیدا دەمێننەوە بێ بڕانەوە. وە لەو عەرەبە دەشتەچیانەی کە لە دەوروبەرتاندان ناپاکانێک هەن، هەندێک لە خەڵکی مەدینەش لەسەر ناپاکی ڕاهاتوون و خۆیان بۆ تەرخان کردووە، تۆ ئەی محمد صلی اللە علیه وسلم نایان ناسی، ئێمە چاک دەیان ناسین، دانیان ناوە بە گوناهەکانیاندا، کردەوەی چاکیان تێکەڵ کردووە لەگەڵ کردەوەی تری خراپدا، ئومێد وایە خوا تۆبەیان لێ وەرگرێ، بەڕاستی خوا لێبوردەی میهرەبانە. خذ من اموالهم صدقة تطهرهم وتزکیهم بها، دوعا و نزای خێریان بۆ بکە بەڕاستی دوعای تۆ ئارامی و دڵخۆشیە بۆ ئەوان وە خوا بیسەری زانایە. الم یعلموا ان اللە هو یقبل التوبە عن عباده بەوانە بڵێ کردەوە بکەن، جا بێگومان خوا و فروستادەکەی و بڕواداران کردەوەکانتان دەبینن، لە پاشان دەگەڕێنرێنەوە بۆ لای خوای زانای هەموو نهێنی و ئاشکراکان، ئینجا هەواڵتان دەداتێ بە هەرچی کە ئێوە لە جیهاندا دەتان کرد. وآخرون مرجون لأمر اللە اما یعذبهم واما یتوب علیهم. بۆ زیان گەیاندن بە موسولمانان و خوانەناسی و جیاوازی خستنە نێو ئیمانداران و وە بۆ چاوەڕوان کردنی کەسانێ کە دژایەتی خوا و پێغەمبەرەکەیان کردووە لەوەو پێش بێگومان سوێند دەخۆن دەڵێن تەنها چاکەمان ویستووە هەرگیز نوێژی تێدا نەکەی ئەی محمد صلی اللە علیه وسلم، بێگومان مزگەوتێک کە لەسەر بناغەی تەقوا و لەخواترسان دامەزرابێ لە یەکەم ڕۆژەوە شایستەترە کە نوێژی تێیدا بکەیت، پیاوانێکی تێدایە پێیان خۆشە واللە لا یهدی القوم الظالمین. جا ئایا کەسێ بناغەی مزگەوتەکەی دامەزراندبێت لەسەر خواناسی و بەدەستهێنانی ڕەزامەندی خوا چاکترە یان کەسێ بناغەی مزگەوتەکەی دامەزراندبێت لەسەر لێواری کەندەڵانێکی فشەڵ و ڕووخەک بەوەی کە بەهەشتیان دەداتێ، ئەو بڕوادارانە جەنگ دەکەن لە ڕێی خوادا، ئینجا بێباوەڕان دەکوژن و خۆشیان دەکوژرێن شەهید دەبن، ئەمە بەڵێنێکی ڕاستە و خوا بڕیاری داوە لەسەر خۆی لە تەوڕات و ئینجیل و قورئاندا، تۆبەکارن، خوا پەرستن، سوپاس گوزارن، گەشتیار و کۆچەرن، کوڕنووش و سوجدەبەرن، نوێژ خوێنن، فەرماندەرن بە چاکە و بەرگریکەرن لە خراپە، پارێزەران بۆ سنوورەکانی خوا، جا ئەی محمد صلی اللە علیه وسلم، تەنها لەبەر وادە و بەڵێنێک بوو کە بە باوکی دابوو کە داوای لێبوردنی بۆ بکات. جا کاتێ بۆی ڕوون بوویەوە کە بێگومان باوکی دوژمنی خوایە، خۆی لێ بەری کرد. بەڕاستی ئیبراهیم زۆر لە خوا ترسو لە سەرخۆ بوو. وما کان اللە لیضل قوما بعد اذ هداهم حتی ئەو کۆچەر و یاریدەدەرانەی کە شوێنی پێغەمبەر صلی اللە علیه وسلم کەوتن لە کاتی سەختی و ناڕەحەتیدا پاش ئەوەی نزیک بوو دڵی کۆمەڵێکیان لە حەق لابدات پاشان خوا تەوبەی لێوەرگرتن بەڕاستی خوا لەگەڵیان دڵسۆز و میهرەبانە. بێزار بوون لە گیانی خۆشیان و زانیان هیچ پەناگەیەک نییە لە سزای خوا، مەگەر پەنایی خۆی، پاشان پەشیمانی لێ وەرگرتن بە دابەزاندنی چەند ئایەتێک بۆ ئەوەی تەوبە بکەن، بەڕاستی خوا هەمیشە تۆبەوەرگری میهرەبانە. یا ایها الذین آمنوا اتقوا اللە وکونوا مع الصادقین ان اللە لا یضیع اجر المحسنین. نەدەبوو خەڵکی مەدینە و ئەو عەرەبە دەشتەچیەکان بە دەور و بەریاندان لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بەجێ بمێنن و دوا بکەون و گیانی خۆیان لە گیانی پێغەمبەر صلی اللە علیە وسلم خۆشتر بوێ ئەوە لەبەر ئەوەیە کە بێگومان ئەوان دووچاریان نابێ هیچ تینووەتیەک و ماندووبوون و برسێتیەک لە ڕێی خوادا، هەروەها پێناخەنە هیچ شوێنێک لە خاکی کافران کە ڕقی کافرانی پێ هەڵسێ و تووڕەیان کات، وە هیچ زیانێک لە دوژمن نادەن، دیلکردن و کوشتنیان یان گرتنی ماڵ و سامانیان، ئیلا بەم کردەوانە بۆیان دەنووسرێ کردەوەیەکی چاک. بنێردرێتە خوارەوە سورەتێک لە قورئان دووڕوەکان هیوایان هەیە دەڵێ کام لە ئێوە زیادی کرد بەم سورەتە باوەڕی جا ئەوانەی کە باوەڕیان هێناوە ئەمە ئیمانیان زیاد دەکات و بەهێزتر دەبێ وە ئەوان مژدەبەخشن و خۆشحاڵن. ئەوسا بڵێ من تەنها خوام بەسە کە هیچ پەرستراوێک نیە بێجگە لە ئەو، تەنها پشت بەو دەبەستم، ئەویش پەروەردگاری عەرشی گەورەیە.